بەهۆی بەردەوامی شەڕەوە سەرتاسەری سووریا بووە کوشتارگەیەکی پڕ لە لاشەی نەنێژراو و بەو پێیە بڵاوبوونەوەی نەخۆشی تاعون جێی سەرسوڕمان نەبوو ئەو تاعونە بە شێوێ خەڵکی ئەکوشت کە هەندێ لە گەلانی سووریا بە تەواوەتی لەناوچوون تا ئەو ڕادەی کە تەنانەت زمانەکەشیان فەرامۆش کرا و ئەمڕۆ کەس نازانێ کە ئەو گەلە چ زمانێکیان هەبووە ئەم نەخۆشیە بە ڕادەیەک بوو هۆی مردنی سەربازانی شەڕگەی سووریا و هاتی و شەڕگەی میسر و کە کاروباری جەنگی وەستا و سەربازان لە دەشتەکانەوە بەرەو ناوچە شاخاویەکان ئەڵاتن بۆ ئەوەی لە تاعون پارێزراو بن نەخۆشی تاعون وەکو ئاتونی خوای پێشووی میسر خوازیاری یەکسانی بوو چونکە جیاوازی لە نێوان هەژار و دەوڵەمەند و ژن و پیا و گەنج و پیر و جوان و ناشریندا نەئەکرد و هەمویانی لە پێ ئەخست و شەریف زادەیەکی وەکو سوالکەرێ لە ناوە برد هیچ یەکێک لە دەرمانە ئاساییەکان پێشگیری لە بڵاوبوونەوەی ئەو نەخۆشیە ناکرد و نەخۆشیەکە ئەوەندە جەرگ بڕ بوو کە توش بووەکان داوێنی کراسەکەیان بەسەر خۆیاندا ئەدا و لەسەر زەوی قاچیان درێژە کرد و دوای سێ ڕۆژ ئەمردن هەندێکیشیان چاگەبوونەوە و دوومەڵی گەورەی ژێرباڵ یان تەنیشت ڕانیان سەری ئەکردەوە و چێمی دوومەڵی تاعونەکە لە ناویدا ئەهاتە دەرەوە، بەڵام هەتا مردن جێگەی ئەو برینە لەو شوێنەدا ئەمایەوە و نیشانی ئەدا کە ئەوان تووشی چ مەترسیەکی گەورە بوونەتەوە. من لەو بەڵا ترسناکەدا بۆم دەرکەوت کە نەخۆشی تاعون وەکو پیاوێک گوایە کە هەر ساتە لە هەوەسێکدایە، چونکە هەندێ لەو کەسانەی کە ئەبوایە بیکوشتایە لێیان خۆشە بوو، بۆ نمونە ئەوانەی کە بەهێز و لەشساغ بوونایە زیاتر لەو کەسانەی کە لەڕوو لاواز بوون، بەهۆی ئەو نەخۆشیەو ئەمردن و کاتێک کە پیاوێکی لەر و کەم خوێن توشی تاعون ئەبوو ئەگەری چاک بونەوە و نەمردنی زۆر بوو بۆیە لەو کاتانەی کە توشبوانی ئەم نەخۆشیەم چارەسەر ئەکرد چەند جارێ دەمارەکانی لەشیانم ئەبڕی بۆ ئەوەی خوێن لە لەشیاندا کەم ببێتەوە و لاواز بن و پێم ئەوتن کە چەند ڕۆژێ خواردن نەخۆن ئەگەرچی کۆمەڵێ لەوان بە خوێنبەردانی یەک لە دوای یەک و خۆپاراستن لە خواردن لەو نەخۆشیە چاک بوونەوە بەڵام من ناتوانم بڵێم کە ئایا چارەسەرکردنەکەی من بووە هۆی چاکبوونەوەیان یان نا چونکە هەندێک لەوانەی کە لەلایەن منەوە چارەسەرەکران مردن ئەگەرچی من ئومێدەوار نەبووم کە چارەسەرکردنەکەم لەمەڕ نەخۆشە توش بووەکان بە تاعون کاریگەربێ بەڵام هەرتی مارمەکردن پزیشک ئەو کاتەش کە دڵنیا بێ نەخۆشەکە ئەمرێ نابێت خۆی لە چارە سەرکردنی بپارێزێ چونکە بەو جۆرە نەخۆشەکە لە نائومێدیدا ئەمرێت و لە هەموو کاتێکدا پزیشکەکە ئەبێ وای نیشان بدا کە ئەتوانێت نەخۆشەکە چاک بکاتەوە من ناڵێم کە شێوازی چارە سەرکردنەکەی من کاری گەر بوو بەڵام ئەو سوودەی هەبوو کە هەژارانیش ئەیانتوانی بەکاری بهێنن چونکە گران ناکەوت و خوێن بەردان و خۆپاراستن لە چێش خواردن بۆ هەژاران بە هەرزانترین دەرمان لە قەڵەمەدرا ئەو کەشتیانەی کە لە نێوان سووریا و میسر هات و چۆیانە کرد نەخۆشی تاعونیان بۆ میسر گواستەوە بەڵام ئەم نەخۆشیە لە میسر زیانی زۆری نەبوو ژمارە و کەسانەی کە چاکە بوونەوە لەو توشبووانە زیاتر بوو کە ئەمردن و کاتێک کە وەرزی پاییز داهات و ئاوی نیل بەرز بووە نەخۆشی تاعون لە میسردا لەناوچوو، بە هاتنی وەرزی زستان لە سوریاشدا تاعون نەما و ئەو کاتە هورمهەب توانی سەربازەکانی خۆی کۆبکاتەوە کە لە ناوچە شاخاوییەکاندا بڵاوببوونەوە. لە بەهاردا هورمهەب لەگەڵ سەربازەکانی خۆیدا هاتە دەشتی مەجیدۆ و لە شەڕێکی گەورەدا بە جۆرێ هێزەکانی هاتی تێکشکان کە ئەوان داوای ئاشتیان کرد چونکە زانیان کە ئەگەر لەگەڵ هورمهەبدا شەڕ ڕانەگرن ئەکەونە بەر هێرشی پاشای بابل. بورابوریاش کە لە سەردەمی ئەخناتونی فیرعەونی میسردا لەگەڵ حکومەتی میسردا هاوپەیمان بوو، کاتێ کە بیستی هورمهەب لە دەشتی مەجیدۆدا هێزەکانی هاتی تێک شکاندوە، بڕیاری دا کە هێرش بکاتە سەر وڵاتی میتانی و ئەو وڵاتە لە هاتی بسەنێتەوە و هەرواشی کرد و ئەو وڵاتەی داگیر کرد و هێزەکانی هاتی لەو وڵاتە هەڵاتن و لەوەڕگەکانی لای سەرچاوەکانی دوو ڕووباری گەورە کە بە بابلدا ڕۆشتن کەوتە دەست بورابوریاش ئەفسەرانی هادی کاتێ لە سووریا داشکان زانیان کە سووریا بە جۆرێ وێران بووەکەی ترسوودی بۆ ئەوان نابێت و نانویست کەمایەوەی گالیسکە جەنگەکانی خۆیان لە دەست بدەن کە ئەبواە لە دژی پاشای بابل بەکاریان بهێنایە هورم هەب پێشنیاری ئاشتی هاتی پێخۆش بوو چونکە جەنگی سێ ساڵی سووریا زیانێکی زۆری لە میسردا بوو هورم هەب ئەیەویست شەڕ کۆتایی پێبێ بۆ ئەوی بتوانێت سووریا ئاوەدان بکاتەوە بەڵام یەکێک لە مەرجەکانی ئاشتی هورمهپ ئەوە بوو کە هێزەکانی هاتی شاری مەجیدۆی پایتەختی ئازیرۆی پاشای سووریا بە خودی ئەو پاشایە و ژن و مناڵەکەیەوە تەسلیم بە هورمهپ بکەن چونکە ئازیرۆی پاشای وڵاتی ئامورۆ کاتێک کە دەستی بەسەر سووریاداگرت پایتەختەکەی خۆی گۆڕی و مەجیدۆی کردە پایتەختی خۆی هێزەکانی هاتیش لە شاری مەجیدۆدا پەلاماری کۆشکی ئازیرۆیاندا و خۆی و ژن و مناڵەکانیان دەستگیر کرد و لە کاتێکدا کە بە زنجیر بەسترابوون و هەمویاندا دەسورم هەب. لە پاش ئەوەی کە سوپای هاتی پاشای سووریا و ژن و مناڵەکان تەسلیمی هورم هەبکرد لەبەرەوەی کەیانزانی ئەبێ لە مەجیدۆی پایتەختی سووریا بڕۆن هەرچی مە ڕوومانگایەکی کە دەستیان کەوت لە سووریا دەریان کرد و بۆ وڵاتی هاتیان نرد هورم هەب لە دوای ئەوەی کە ئازیرۆ و ژن و مناڵەکەی کردە بەندی خانەوە فەرمانی دا کە ڕەنا لێبدەن بۆ ئەوەی هەمووان بزانن کە جەنگ تەواو بووە و لە نێوان میسر و هاتیدا ئاشتی بەرقەرار بووە پاشان بە بۆنەی جەژنی ئەم ئاشتیا بانگهێشتی ئەفسەرەکان و دەسەڵاتدارانی هاتی کرد کە لە شەوی دوای ئاشبوونەوەکە لە میوانداریەکدا ئامادە ببن و بڕیاریدا کە لە ڕۆژی دوای میوانداریەکە ئازیرۆ و ژن و مناڵەکەی بە ئەشکەنجەکردنێکی ترسناکەوە لە بەرچاوی ئەفسەران و پایەبەرزانی هاتیو میسریەکاندا بکوژێت، من بە بۆنەی ئاشنایەتی ڕابردوو هاوڕێیەتیم لە گەڵ ئازیرۆدا کە لە سەرەتای ئەم سەرگوزەشتەیەدا باسم کردو ئاماژەم بەوە کرد کە ئەو بەر لەوەی ببێتە پاشای سوریا لە وڵاتەکەی خۆیدا ئامورۆ میوانداری لە من کرد ئەو شەوە لە میوانداریەکەی هورمهەبدا ئامادە نەبووم بەڵکو بڕیارم دا کە لە جیاتی ئەوە بچم بۆ ئەو خێمەی کە ئازیرۆ لەوێدا بە زنجیر بەسترابوو و بەند کرابوو من ئەمزانی ئەو پیاوە کە پاشای سەر تا سەری سووریا بوو ئەو شەوە لەبەرەوەی کە لە پاشایەتی کەوتووە و بە مەرگ سزادرا و ئەبوایە بە ئەشکەنجەیەکی سەختەوە بکوژرایە لەو کاتەدا هاوڕێیەکی نییە و ئەشمزانی کە ئازیرۆ پیاوێکە کە حەزی لە ژیانە و ناتوانێ بە ئاسانی دڵ لە دنیا هەڵبگرێ من ئەمەویست پێی بڵێم کە ژیان بەو جۆرەی کە ئەو بیری لێکاتەوە خۆشەویست نییە و ئەگەر ئەو شتەی کە من لە ماوەی تەمەنی خۆمدا بینیومە ئەویش بیبینایە بە ئاسانی دەستی لە ژیان ئەشوشتەوە و لەبەرەوەی کە پزیشک بووم ئەمویست پێی بڵێم کە مەرگ لە چاو و دەردە جەستەییەکان و پەژارە گەورەکان و نائومێدییەکانی ژیاندا ڕووداوێکی خۆشە و مرۆڤ هەمیشە لە ژیان ڕەنجە با نەک لە مردن. من بە تەما بووم کە هەموو ئەم قسانەی لەلا بکەم بەڵکو بتوانێت لەو شەوەدا بنوێ چونکەم زانی کە پیاوێکی وەکو ئەو کە زۆر دڵی بە ژیان خۆشە ناتوانێت لە شەوێکدا کە زانێ سبینەکەی ئەمرێ بنوێ و ئەگەر وتەکانی من کاری تێکرد ئەوە باشتر و ئەگەریش سوودی نەبوو ئەوە لە لایدا ئەنیشم بۆ ئەوەی تا بەیانی بە تەنها نەبێ چونکە مرۆڤ ئەتوانێ بەبێ هاوڕێ ساڵەها ژیان بباتە سەر بەڵام بەلایانی کەمۆ لە کاتی مردندا پێویستی بە هاوڕێکەیە بە تایبەت ئەگەر ئەو کەسە یەکێک بێ لە سەرۆکە گەورەکان و تاجداران کاتێک کە ئازیرۆیان لە دوای دەستگیرکردن هێنایە ئۆردوگاکەی هورم هەبەوە سەربازانی میسر جنێویان پێدا و ترسەقلی ئەسپیان تێگرت و من کە لە تەنیشت هورم هەبەوە دانیشت بووم دەم و چاوم بە داوێنی کراسەکەم داپۆشی بۆ ئەوەی ئەو من نەبینێ و شەرمەزار نەبێ من ئەمزانی کە ئازیرۆ پیاوێکی لە خۆباییە و ئەزانێ کە لە ڕابردوودا من ئەوم لەو پەڕی دەسەڵات دابینیوە کە خۆی بۆ سەندنەوەی سووریا ئامادە کرد و بێگومان حەزی ناکرد کە ئێستا بەو بێ دەسەڵاتی و سووکیەوە بیبینم لەو شەوەدا کاتێک کە من ویستم بچمە خێمەکەی ئازیرەوە پاسەوانەکان ڕێگەیان لێ نەگرتم چونکەیان زانی کە من پزیشکم و وایانە زانی ئەڕۆم برینەکانی ئازیرۆ چارەسەرەکەم و ئەگەر ئازیرۆ برینداریش نەبوایە پاسەوانەکان هەر ڕێگەیان بە منەدا کاتێ ئەچوومە ناو خێمەکەوە سربازەکان وتیان بهێڵن ئەم پیاوە بچێتە ناو خێمەکەوە چونکە ئەو سینۆهەی کوڕی کەرە و دۆستی هورم هەبە و ئەگەر ئێمە ڕێگای پێنەدەین ئەو بە زمانی خۆی کەوەک و چزووی دوو پشکە پێمانەوەدا ویان سوود لە پزیشکەکەی خۆی وەرەگرێت و توانای پیاوەتیمان لەناوە بە من بەبێ ئەوەی گرفتێکم بۆ دروست بێ چوومە خێمەکەی ئازیرۆ وتم ئەی ئازیرۆ پاشای وڵاتی ئامرۆ ئایا لە شەوێکدا کە سبینەکەی ئەمری حەزەکەی هاوڕێکەت لەلابێت دەنگی زنجیرەکەی ئازیرۆ لە تاریکی خێمەکەدا هاتە گوێم و ئەو هەناسەیەکی هەڵکێشاوتی من ئیتر پاشانیم و هاوڕێم نییە چونکە کەسێک کە لە دەسەڵات کەوت هەموو هاوڕێکانی خۆی لە دەزەدا بەڵام دەنگی تۆ لە گوێمدا ئاشنایە ئایا تۆ سینۆهەنیت وتم من سینۆهەم ئازیرۆوتی سوێندت ئەدەم بەخوای مردووک کە ئەگەر سینۆهیت بڵێ باچرایەک بهێنن بۆ ئەوەی ئێرە کەمێک ڕووناک ببێتەوە چونکە لە تاریکیدا ناتوانم ئاسوودە بم ئەم هاتیە نەفرەتیانە کراسەکەمیان دڕاندووە و لەشمیان بریندار کردووە و من ئێستا پیاوێکی جوان نیم بەڵام ئەزانم کە تۆ لەبەرەوەی کە پزیشکی خەڵکانی لە من خراپترت بینیوە و هەروەها لەبەرەوەی کە بێ بمرم لە بەدبەختیەکانی خۆم شەرمەندە نابم چونکە لە کاتی مەرگدا بەدبەختی بۆ مرۆڤ شورەیی نیە سینۆهە بڵێ با چرایەک بهێنن بۆ ئەوی من تۆ ببینم و دەستت بگرم چونکە ڕۆحی من خەمبارە و کاتێک کە بیر لە ژن و مناڵەکانم ئەکەمەوە فرمێسک لە چاوەکانم دێتە خوارەوە و ئەگەر بتوانی کەمێ ئاوی جۆی بەهێزم بۆ پەیا بکەی کە لێوەکان و گەروومی پێ تەڕ بکەم لە دوای مردن لە لای دێوەکانی دنیای تردا ستایشت دەکەم چونکە لە دوای مردن ناچار هاوڕێکانی من ئیفریتەکانن وە من ئێستا ئەوەندە هەژار بوومە کە توانای کڕینی گۆزێک ئاوی جۆشم نیە چونکە سەربازەکانی هاتی هەموو شتێکی منیان تا دوا حەڵقەی مس بەتاڵان برد من بە سەربازەکانم وت چرا بێن و ئەوان مەشخەڵیان هێنا و لەبەرەوەی دووکەڵی مەشخەڵەکە خێمەکەی پڕ کرد و ئەبووە هۆی ئازاردانمان وتم مەشخەڵەکە ببەنە دەرەوە و چرا بێن و لە دوای ئەوەی کە سەربازەکان چرایان بۆ هێناین وتم گۆزێک ئاوی جۆشمان بۆ بهێنن لە پاش ئەوەی کە ئاوی جۆی بەهێزی سووریان بۆ هێناین ئازیرۆ بە ناڵاندنەوە هەڵسا و من یارمەتیمدا بۆ ئەوەی بتوانێ ئاوی جۆیەکە بنۆشێتەوە لەو کاتەدا ڕوانیم قژی سەری خۆڵەمێشایی بووە و سەربازەکان بە شێوەیەک ڕیشیان هەڵکەندبوو کە هەندەیە لە گۆشتەکەی لەگەڵ مووی ڕیشیدا لە دەم و چاوی جیابەوە هەروەها بینیم پەنجەکانی دەستی بە سەختی بریندار ببوو نینۆکەکانی بە خوێنی پەنجەکانی داپۆشرابوو ڕەش ئەهاتە بەرچاو چەند بڕبڕێکی پشتی ئازیرۆشیان شکاندبوو بە شێوەیەک کە بە زەحمت هەناسەیەدا و هەندێ جار خوێن لە گەروێ ئەهاتە دەرەوە و لەگەڵ ئاوی ناو دەمیەوە قوتی ئەدایەوە کاتێک کە هەندێ ئاوی جۆی نۆشیەوە ڕوانیە چراکە وتی ئەمشە و ڕۆشنایی چرا بۆ چاوە ماندووەکانی من نەرمونیان و لەزەت بەخشە بەڵام گڕی چراکە وەکو گڕی ژیان هەندێ ئەجوڵێتەوە و سەما ئەکات و پاشان وەکو ژیان خامۆشەبێتەوە سینۆها من بۆ ئەم چرا و ئابی جۆیە سوپاست دەکەم و دڵگرانم کە هیچم نییە کە بە دیاری بدەمێ چونکە سەربازەکانی هاتی ئەو ددانە زێڕانەشیان لە دەمم دەرکرد لەبەرئەوەی کە سەرزەنشتکردنی پیاوێک کە بەهۆی بەکارنەخستنی ئامۆژگارییەکانی ئێمەوە بەدبەخت بووبێ جۆرێک لە خۆهەڵکێشان ئەگەیەنێت، من پێم نەوت کە لە ڕابردوودا ئەوم لە مەترسی هاتی ئاگادار کردبوو و ئاماژەم بەوە کردبوو کە هاتییەکان خەڵکانێکی بێ بەزەی و بێ مێشک و دڕندەن و پیاوێک کە بە گوێنەدان بە ئامۆژگارییەکان بەدبەخت بووە بە چارەڕەشییەکەی کە تووشی هاتووە سزای ئەو کەمتەرخەمییەی خۆی ئەبینێ و ئیتر نابێ ئێمە بە چاویا بدەینەوە کە بۆچی گوێت لە ئامۆژگاریەکانی ئێمە نەگرت بۆیە بە هێواشی سەری ئازیرۆم خستە سەر دەستەکانم و ئەو دەستی بەگریان کرد و فرمێسکەکانی بەناو پەنجەکانی مندا ئەتکایە زەوی ئازیرۆوتی سینۆها کاتێک کە من پاشا بووم و دەسەڵاتم هەبوو لە بەردەم تۆدا بەبێ شەرمکردن و تەریق بوونەوە پێ ئەکەنیم و شادی مەکرد و ئێستا لەم ڕۆژە ڕەشەدا بۆچی لەوەی کە لە بەردەم تۆدا ئەگریم شەرمەزار بم بەڵام سینۆها ئەوە بزانە فرمێسک ئەڕێژم وتم ئەی ئازیرۆ پاشای ئامرۆ من نەمەویست کە ئەم شەو هیچ شتێک بڵێم کە ببێتە پەژارەی زیاترت بەڵام لەبەرەوەی کە تۆ بۆ ژن و مناڵەکە دەگریەی منت ناچار کرد کە پێت بڵێم خەڵکی تریش کە سێ ساڵ لەمەوبەر لەم وڵاتەدا تووشی بەدبەختی بوون و ژن و مناڵەکانیان لە بەرچاوی خۆیاندا کوژران ئەوانیش ڕوحیان هەبوو لە مەرگی ژن و مناڵەکانیان خەمبارە بوون سێ ساڵە سوریا بە هۆی دەسەڵاتی تۆ بوەتە کوشتارگەیەکی گەورە و ئەوەندە کوژراو زۆرە کە کەس زەحمەت ناداتە خۆی کە ژمێرەی کوژراوەکان ڕابگرێ لەگەڵەوەشدا من ناڵێم کە تۆ لەبەر ئەوەی کە بویتەتە هۆی ئەم بەدبەختیانە شایانی مردنی بەڵکو ئەڵێم تۆ لەبەرەوەی کە سەرنەکەوتویت شایانی مردنی چونکە تاوانباری بەهێز لە سزادان پارێزراوە بەڵام هەر ئەوەندە کە لاواز بوو ئەبێ سزا بدرێ. وە لەگەڵ ئەوەشدا کە من مەرگی تۆم پێ ڕەوایە بەڵام لەگەڵ ئەوەدا نیم کە ژن و مناڵەکەت بکوژرێن وە من لەبارەی ژن و مناڵەکەتەوە لەگەڵ هورم هەبدا گفت و گۆم کردووە و پێم وتوە کە ئەگەر ئەوان ئازاد بکە لە پێناویاندا پارەیەکی زۆرە دەم بەڵام ئەو پێشنیارەکەی منی ڕەتکردەوە وتی وەچەی ئازیرۆ و تۆوی ئەو وە تەنانەت ناویشی ئەبێت لە سووریادا لە ناو ببرێ بۆیە کاتێک کە تۆ ئەکوژرێی تەرمەکەت لە گۆڕدا ناشارنەوە بەڵکو فڕێدەنە بیابانەوە بۆ ئەوەی ببێتە خۆراکی گیانەوەران چونکە هورمهب حەز ناکا کە تۆ گۆڕێکت لە پاش بەجێ بمێنێ و لە داهاتوودا سریانیەکان لە دەوری گۆڕەکەت کۆ ببنەوە و سوێن بە ناوی تۆ بخۆن یان وەکو خویەکان بتپەرستن. ئازیرۆ لەوەی کە لە گۆڕێکدا ناشاردرێتەوە ترسا و وتی سینۆها لەبەرەوەی کە من ناشارنەوە تۆ کە ئەم شەو هاتوویتە لای من دۆستایەتێکەت تەواو بکە و لە دوایی مەرگی من لەبەردەم خوای بەعلدا لە وڵاتی ئامورۆ بەناوی منەوە قوربانی بکە بۆ ئەوەی من لە دنیای تردا بە برسێتی و تینوێتیەوە سەرگەردان نەبم و هەر ئەم هاوڕێتێش بەرامبەر بە کەفتیۆ بکە کە لە ڕابردوودا ئەوت خۆشەویست و پاشان ئەوت بەخشی بە من و بەناوی ئەویشەوە قوربانی بکە کە لە دنیای تردا برسیوتین و بێ سەرپا نەبێ وە دوو کوڕەکەشم کە سبەینێ ئەکوژرێن وەکو من و کەفتی و پێویستیان بە قوربانیە بۆ ئەوەی لە جیهانی پاش مەرگدا بێ خانوو و برسیوتین و نەبن من گلەییم لە هورمهب نیە چونکە ئەگەر من بەسەر ئەودا زاڵ بوومایە هەر وامەکرد و ئەوم ئەکوشت. وە من کاتێ کە بیرەکەمەوە ژن و مناڵەکەشم ئەکوژرێن ئەگەرچی خەمبارەبم بەڵام دڵدانەوەیەکم هەیە و ئەویش ئەوەیە کە لە دوای من کەس لەگەڵ کەفتیۆی خێزانمدا ڕانابیۆرێ چونکە ژنەکەی من خوازیارێکی زۆری هەیە و حەزیان لە سپێتی و قەڵەوێکەیەتی و ئەگەر لە دوای مردنی من ئەو زیندوو بمایەتەوە ئەکەوتە دەست کەسانی ترەوە و من لە جیهانی دوایدا لەم بابەتە چارە ڕەشە بووم، کوڕەکانیشم ئەگەرچی باشتر وابوو کە زیندوو بمێنەوە، بەڵام ئەزانم کە ئەوان بە بەندەیی ئەبەنە میسر، لە کاتێکدا کە ئەوان شازادەن و نابێ ببنە بەندە و لە کانگەکانی میسردا کاری زۆرم لێیان پێ بکەن، بەڵام لەبەر ئەوەی کە ئەکوژرێن کەس ناتوانێ بیانکاتە بەندە. سینۆهە، من لە قسەیەکی تۆ خۆشحاڵ بووم و ئەویش ئەوە بوو کە وتت من لەبەر ئەوە ئەمرم کە ژێرکەوتوو بوومە و، ئەگەر من لە شەڕدا سەرکەوتوو بوومایە لەگەڵ ئەوەشدا کە تۆ ئەڵێ سووریا بووەتە کوشتارگەیەک بەڵام خەڵکی تەنانەت لە میسریشدا ناوی منیان بە گەورەیەوە ئەهێنا و هەموو تاوانەکانیان ئەدایە پاڵ میسر و ئەیانوت فیرعونی میسر پاشایەکی خوێن ڕێژ و ستەمگەرە و ئەگەر پەلاماری سووریایی نەدایە ئەم شەڕە ڕووی نادا و دانیشتوانی سووریا قەتڵ و عام ناکران من هەڵەیەکی گەورەم کرد و ئەویش پشت بەستن بوو بەهاتی و نەمەزانی هاتیەکان ئەوەندە بێ غیرەتن کە بۆ ئەوەی لەگەڵ میسردا ئاشتی بکەن هاوپەیمانەکەی خۆیان ئەدەن بەدەست دوژمنەوە و داراییەکەشم تاڵانەکەن. ئازیرۆ کەمێکی تر ئاوی جۆی نۆشیە و پاشان وەکو بڵێ قسە بۆ کۆمەڵێک ئەکا بە خۆشی و هەست و سۆزێکی زۆرەوە هاواری کرد مەخابن بۆ تۆ ئەی سوریا مەخابن بۆ تۆ ئەی ئەو وڵاتەی کە خۆشەویستی منی و وەکو خۆشەویستێکی جوان هەمیشە ڕەنجی منت دا ئەی سوریا من بۆ گەورەی تۆ زەحمەتم کێشا بۆ ئەوە شۆڕشم کرد کە تۆ ئازاد بی و میسر تۆ نەکاتە کۆیلەی خۆی بەڵام ئەمڕۆ کە کاتی مردنی منە تۆ من بەجێ ئەهێڵی و نەفرەتم لەکەی ئەی شارە شکۆدارەکەی بیبلوس ئەی شارە دەوڵەمەندەکەی ئەزمیر و ئەی شارە گەورە و جوانەکەی سیدۆن و ئەی شارە بەهێزەکەی ژوپێ و ئێوە ئەی شارەکانی تری سوریا کە هەمووتان وەکو گەوهەر بەسەر تاجی پاشایەتی مندا ئەدرەوشانەوە بۆچی منتان بەجێهێشت و بۆچی دەستان لە من هەڵگرت ئەی وڵاتی شکۆدار و دەوڵەمەند و زیرەک و بەهێزی سوریا من ئەوەندە ئێوەم خۆشەوێ کە تەنانەت ئەمڕۆش کە ئێوە منتان بەجێهێشتووە و نەفرەتتان لە من کردووە من دڵم هەر پێتانەوەیە چونکازانم کە ئێوە خۆشەویستەکانی من و هەموو خۆشەویستێکی جوان سەرنج ناداتە عاشقەکەی خۆی و نازی بۆکە ئەی سوریا نەژادەکان لە ناوەچن و گەلان دێنەکایە و لە ناوەچن و شانازیەکان وەکو سێبەرێک کە لە دوای خۆرئاوا بوون لە ناوەچێ نامێنن بەڵام تۆ لە وشکانی دەریادا لە تەک شاخەکان و گردە سوورەکان شاری گەورە دروست بکە و شوورەی بەرز بە دەوریاندا دروست بکە و هەموو جارێک کە بایە کەڵەکە تۆزی ئێسکەکانی من لە بیابانەوە بەرەو شارەکانی تۆ دێ بۆ ئەوەی خاکەکەت ماچ بکا من کەوتمە ژێر کاریگەرێتی وتەکانی و قسەکانیم پێ نەبڕی چونکە زانیم کە ئەم بیرکردنەوانە ئەو هێورەکاتەوە و بە هێواشی دەستە بریندارەکانی ئازیرۆم گرت و ئەو وتی سینوها پێم وتی کە من بۆ مردنی خۆم دڵگران نیم و پەشیمان نیم کە لە دژی میسر شۆڕشم کردووە چونکە مرۆڤ هەتا کارێکی گەورە نەکات قازانجێکی گەورە ناکات و لە کاری گەورەدا ئەگەری زیانی گەورەشەیە و ئەو کارەی کە من کردم بووە هۆی ئەوەی کە پاشایەتی سووریا و سەروەریم بەنسیب بێت و من تاو ڕۆژەی کە زیندوو بووم بە باشی ژیام و خۆشەویستیم پەیا کرد و توانیم ڕق و کینەکانی خۆم هێور بکەمەوە لەم کاتەدا هیچ یەکێک لە کارەکانی کە من کردومە پەشیمانم ناکاتەوە و ئەڵێی سرجەمی ئەو کارانە بەیەکەوە ڕێسرا و بووەتە گوریسێک کە ئێستا ئاڵاوەتە ملم و بەرە و مەرگم ئەبات و ئەم قسانە بۆ ئەوەکەم کە تۆ بزانی من لە مردن ناترسێم بەڵام لەبەرەوەی کە لە هەموو ژیانمدا پیاوێکی کونجکاو بوومە و وەکو هەر سریانێکی تر سروشتم لە مامەڵەچێتیەوە دەستی پێکردووە و حەزم بە بازرگانی و مامەڵە بووە ئەمەوێت لە تۆ کە پزیشکێکی بپرسم کە ئایا ئەکرێ بەهۆی مامەڵەیەکی بازرگانیەوە مرگ فریو بدەی ویان بە مامەڵێک خویەکان هەڵبخەڵەتێنی ئێمەی سریانی کە لە بازرگانیدا زۆر شارەزاین و لە هەموو مامەڵەکاندا خەڵکی فریوەدەین ئایا ئەکرێ پێشنیاری مامەڵەیەک پێشکەش بە مەرگ بکەین بۆ ئەوەی هەڵبخەڵەتێ و دەست لە من هەڵبگرێ؟ وتم نا ئازیرۆ مرۆڤەتوانێ هەموو کەسێ فریو بدا بەڵام توانای فریودانی مەرگی نیە. خۆشەویستان لاڵقەی داهات